لهموی سەیرتر و عەجیبتر و ان تعجب فعجب قولهم دوێنێ وارە لە شتێکیان بۆ ناردم وتیان مامۆستا ئەم شتە بخوێنەوە زەحمەن نەبێ خوێنمەوە مەلایەک فتوای داوە زەکات بۆ دوو صنف نابێت بۆ کەناڵ و بۆ ئاوارە عەرەبەکانیش نابێت وتم سبحان الله کەسێک کە قسەکەی بۆ خوا نەبێت ئیلا دەبێت لە ناو قسەکەیدا شتێک کات کە خۆی فەضح کات و دەرکەوێت کە نیەتی خوا نیە برام بەس کوتبات بۆ کەناڵ نابێ باش کێشەمان نییە بەڵام بۆ تۆ لەگەڵ هەمان فتوادا زەکات بۆ ئاوارەی عەرەبیش نابێت ئێ کابرا بۆ لە خوا ناترسی ئاوارەی عەرەب کێیە، ئاوارەی کورد کێیە؟ ئەی ئێمە کاتێک کە ڕۆژێک لە ڕۆژان ئاوارە بووین بۆ ئێران و بۆ تورکیا و حاڵمان حاڵ نەبوو، ئەگەر کەسێک زەکاتی دابا پێمان، ئەگەر کەسێک دینارێکی دابا پێمان، کەسێک دەرگای ماڵەکەی بۆ کردباینەوە، لەوانەیە جیلی تازە لە بیری نەبێت، بەڵام ئەوانەی قەدیم چاک دەزانن کە ئاوارەی تورکیا و ئێران بوون حاڵمان چۆن بوو. ئەگەر کەسێک فەتوای دابا وەڵا زەکات بۆ ئاوارەی کورد نابێت، چیمان پێ دەوتن؟ بۆ نابێت؟ پێم ناڵێی بە چ نەسێک، بە چ دەلیلێک تۆ ئاوارەی کورد جیا دەکەیتەوە یا ئاوارەی عەرەب جیا دەکەیتەوە؟ ئێ هەر کەسێ برا فەقیر بێت، هەر کەسێ فەقیر بێ کورد بێ عەرەب بێ فارس بێ تورک بێ ئەمە زەکاتی پێ دەشێ برام تایبەت زەکات بۆ ئاوارەی عەرەب نابێت نازم دەیەوێت چێ ڕازی کا لە خۆی شەیتان ڕازی دەکات بەس مەگە شەیتان پێ ڕازی بێت یا علاساس من زۆر کورد پەروەرم گوێتان لە من بێ مەسولەکان. کورە تۆ ئەوەندەت کرد بۆ ئەوەی کە بە کوردایەتی بچیتە پێشەوە ئەوەندەت کرد بۆ کوردایەتی بچیشەوە هەر لە دینەکەت خەریکە سەلخ بی سەلخ چۆن مریشکێک کە پێستەکەی لێ دەگەیتەوە سەلخ دەبێت دەڵێن سەلخ بۆ لە جلەکەی خۆی وات لە هات خەریکە لە دینەکەت سەلخ بیت فلانە کەس عیبە بەسیەتی چی ئەوە بۆ بۆ خی گەورە بسوڵحێ بەسیەتی بە ناوی کوردایەتیەوە گەیشتیتە چی پێم ناڵێ گەیشتیتە چی ئێمە هەموومان کوردین بەڵام ناچین بەرامبەر دینەکەی خۆمان بوەستینەوە ئەوجا بەس پێم بڵێ چێ پێت دەڵێ ئافرین چێ پێت دەڵێ ئافرین ئاوا کە فتوایەک دەدەی دژی قورآن و سنت بێت ئەجا بۆ کەناڵیش نابێت گەدەیەک مهمترە لە هەموو کەناڵەکان گەدەیەک مهمترە ئەیخوای گەوردە فەرمەوە المؤلفەتی قلوبهم مولفت قلوبهم والعاملین علیها باشە عاملین علیها و مولفت قلوبهم گەدەکەیان برسیە لەبەر برسێتیانە خوای گەورە کە کردوونی ئەسنافی زەکات لەبەر چییە کێ پێم دەڵێت خوای گەورە هەر سنفی داناوە سنفی یەکەم و دووەم لەبەر فەقیریە فقرا و مەساکین بەس مؤلفت قلوب و عاملین علیها لەبەر ئەوەی گەدەیان فەقیرە ها کاکە لەبەر برسێتی نیە برا خۆ عاملین علیها لەبەر ئەوەیە کە سەرپەرشتی ئیشەکە دەکەن زەکات کۆ دەکەنەوە نیە عاملین ئەوانەی کە هەڵدەستن بە کۆکردنەوەی زەکات بەس عاملێکە ئوجرەیەکە وەری دەگرێت زەکاتی پێدەشێت نەک برسێتی گەدەی برسی نییە لەوانێ دۆڵەمەند بێت بەس بەو ئیشە هەڵدەستێت و زەکاتیشی پێ حەڵاڵە ئەی ئەوەی تر وەل مؤلفت قلوبهم مؤلفت قلوبهم بەس بۆی دڵی ڕاکێشی بۆ ئیسلام با کەسێکی زۆر دۆڵەمەندیش بێ بەس دڵی ڕاکێشی بۆ ئیسلام ئێستا وایە لێکردو کاکە زەکات بەس بۆ فەقیر و هەژار گەدەکان تێرکەن گەدەکان ئەمە چیتان داوە لەم بەزمە بۆوە چەواشەکاریەکە هەر سەیرە سبحان الله هەمووشی لەکەیەوە دەستی پێکردووە لەو کاتەوە کە ڕووناکی ئامۆژگاری دەوروبەری ڕوونا کردوتەوە دەنا جاران کەناڵی ئامۆژگار کەناڵەکانی ترەبوون کەس قسەی نەدەکرد هیچ باز نەبوو ئێستا چونکە ئامۆژگاری پەیدابووە و کەسانێکیش دواکەوتوون و موتەخەلیفن، تێگەیشتی برا گیان، نازانن چی بکەن، نازانن چۆن خەفەتی نەفسی خۆیان دەرببڕن، خوا هیدایەتی ئێمەش و ئێوەش بدات. چەند جار وتوومانە برا گیان، وەکو قەزیەیەکی خیلافی ئیجتیهادی سەیری قەزیەکە دەکەن، وەڵڵاهی ئاساییە لەگەڵ لەسەرمان، زۆر ئاساییە براکەم، مەسەلەیەکی خیلافیە، عولەما هەیە وا دەفەرموێ، هەیە وا دەفەرموێ، زۆر چاک. قەزیەیەکی بە ئینسافەوە بە عیلمەوە بە ئەدەبەوە تەرحی قەزیەکە بکەن ئەمما بە عینادی و بە حقد و بە ئیسلوبێکی وا تەرحی بکەن کە دیارە نەفەسەکە پێوە دیارە کە مۆزوعەکە چۆنە یا کاکە بۆ مۆزوعاتان کردتە کێشە ئێ چێ کردوێتە کێش ئێ کورە عیبە ڕەمەتنی بیدائیها وەنسەلت شتەکان هەڵگێڕنەوە چێ کردی بە کێش کێ هاتوە ئێستا تا پار دەڵێ دەبێت خۆی زەکاتی وەرگرتووە بۆ غەیری گەدە ئەم ساڵ کە کەناڵی ئامۆژگاری پەیدا بوو نابێت نابێت شتیوانابێ هەر دروست نیە تۆ پار وەرت گرت عجبە ئەم ساڵ کە ئامۆژگاری تۆ خۆت لە ئامۆژگاری بیت و لە ئامۆژگاری دەرچوویت ئێستا چویتە دەرەوە نابێ بۆ ئامۆژگاری هەر دروست نیە زەکات ئیجماعی لەسرە واللهی عیبە وەڵاهی دیارە برا فەتوایەک لە عالمەوە دەرچێ بە تەجەڕود و بە ئینسافەوە وەکو عیلم قسە بکا بڵێ ڕای زانایان جیاوازە کوڕەوە دەیخەینە سەر سەرمان جیا دیارە ڕوون و ئاشکرایە فەتوایەکیش لە هەوا و نەفسەوە دەرچێ و سراع و عینادی و دژایەتی تێدا بێت ئەمەشیان دیارە بۆی قیمەتی نییە وەزنی نییە بەسێتی برا کاکە گیان بە هەموو خەڵک بڵێن با کەس زەکات نەداتە کەناڵی ئاموژگاری وەاللە وباللە وتاللە بە ئیزنی رب العالمین ئومێدم وایە متفائیلم ڕووناکبینم کەناڵی ئامۆژگاری بەو شتانە هیچی ناکوژێتەوە بە هیچی ناکوژێتەوە برا ان شاء اللە کەناڵی ئامۆژگاری ئێستا هەیە بە ئیزنی خوا بمانەوە چەند کەناڵی تر دادنین ان شاء اللە چەند کەناڵی تر ئەوەی کە نووسیوێتی کاکە نابێت بڵاوی کردوتەوە دروست نییە زەکات بدەنە کەناڵی ئامۆژگاری یەک کۆمنتم خوێندەوە لەسەری نووسێتی ئێمە ئامادەین خوێنی خۆشمان بدەینە کەناڵی ئامۆژگاری خوێن نەک پارەکەمان بدەینە کەناڵی ئامۆژگاری خەڵک الحەمدلله تێگەیشتووە خەڵکی دڵسۆز کە و کەناڵە خزمەتی چی دەکا برا شەو ڕۆژ داوەیە و فیسەبیل الله تەوحید و سنت بڵاو دەکاتەوە ستا تۆ بتەوێت لەبەر ڕقێکی نەفسی خۆت ئاوا هاتووی دژایەتی کردنی کەناڵی ئامۆژگاری عەیبە وەڵڵا وەڵڵاهی عەیبە یانی ببیتە گاڵتەجاڕێک بۆ ئەوەی کە خەڵکانی ئەهلی بیدع دڵ بەو قەزییە خۆش کەن کاکە بەسیەتی براکەم با خەڵک نەیدا کەس با زەکات نەدا وەکوتم ئەو کەناڵە کە کردومانەتەوە نە بە نیەتی بە ئومێدی زەکاتی خەڵکو نە بە هیچ شتێک کەناڵ دەڕوا بەردەوام دەبێ ئومێدی زۆر گەورەترمان هەیە بە ئیزنی خی گەورە ان شاء اللە ئامۆژگاری دوش دەکرێتەوە بە ئیزنی پەروەردگار شتی مەشروعی گەورەتر لە ئارادایە ان شاء اللە بەرەو بەرزی دەڕۆین ان شاء اللە ئەم دەعوەیە فراوان دەبێ براکانم لە پشتەوەش ئێوەش هەر وردە وردە دەی خەنجەر باوێژن خەنجەرەکانیشتان ئا ئەوەندە ناڕوان لە پشتمان ان شاء اللە ئەوەندە چیە ناڕوان ان شاء اللە خوای گەورە دەیپارێزێت ان شاء اللە رب العالمین واقع وقایە دەکات احفظ الله يحفظك ان تنصر الله ينصركم تا ئامۆژگاری داوەی تەوحید و سنە نوسڕەت پێ بدە خوای پەروەردگاریش نوسڕەتمان پێ دەدا ان شاء الله تعالی والحمد لله وصلى الله وسلم على رسول الله